ان اللە سمیع بصیر. بەڕاستی خوا گوێی لە قسەی ئەو ژنەوە بوو کە لەگەڵت کەوتبووە موجادەلە لەبارەی مێردەکەیەوە و دادی خۆی ئەبردە لای خوا و خوا گوێی لە گفتوگۆی ئێوەوەیە خوا شنوا و بینایە. وَإِنَّ اللَّهَ لَعَفُوٌّ غَفُورٌ ئەو پیاوانەی ظیهار ئەڵێن بەرامبەر بە ژنەکانیان و پێیان ئەڵێن پشتت بۆ من پشتی دایکمە ژنەکانیان دایکیان نین دایکیان تەنها ئەوانەن لێیان کەوتوونەتەوە و بە وەڵدیان هێناون ئەوانەی قسەی وا ئەکەن قسەیەکی ناڕەوا و ناپەسەند و درۆ و ساختە ئەکەن و خوایش بەڕاستی بەخشندە و لە گوناه بوردووە. هەروا ئەو پیاوانەی ظیهار ئەڵێن بەرامبەر ژنەکانیان و پاشانیش ئەگەڕێنەوە بۆ هەڵوەشاندنەوەی ئەوەی کە وتویانە و پەشیمان ئەبنەوە لەوەی بە ژنە ظیهار پێوتراوەکانیان وتووە واتە ژنەکانیان تەڵاق نادەن و بە ژنی خۆیانیان ئەزانن، ئەوە فەرزە لەسەریان بەر لەوەی لەگەڵ ژنەکانیان جووت ببن و بگەن بە یەک بەندەیەک ئازاد بکەن. ئەمە ئەو ئامۆژگاریەیە خوا ئامۆژگاریتان ئەکا پێی و خوا چاوی لە هەموو کار و کردەوەیەکتانەوەیە. وللکافرین عذاب الیم. ئەو کەسەیش بەندەی شک نەبرد ئازادی بکا ڕۆژووی دوو مانگی دوا بەدوای یەکی لەسەرە بەر لەوەی لەگەڵ ژنەکەی بەیەک بگەن خۆ ئەگەر نەیشیتوانی لەبەر نەخۆشی یا پیری یا هەر هۆیەکی تر دوو مانگ دوا بەدوای یەک بەڕۆژوو بێ ئەوە خۆراکی ژەمێکی شەست هەژاری لەسەرە ئەم حوکمەیش بۆ ئەوەیە باوەڕتان بەخوا و پێغەمبەری خوا هەبێ و بەپێی فەرمانی ئەوان بجوڵێنەوە واللە علی کل شیء شهید. لەو ڕۆژەدا کە خوا گشتیان زیندوو ئەکاتەوە و خەبەریان ئەداتێ کەوا لە دونیادا چیان کردووە خوا بۆ خۆی سەرژمێری کردووە و ئەوان لە یادیان چۆتەوە و خوا ئاگای لە هەموو شتێکە. کە دێنە لات بە جۆرێ سەلام و مەرحەبات لێ ئەکەن کە خوا بەو جۆرە سەلام و مەرحەبای لێ نەکردووی و لە جیاتی السلام علیک ئەڵێن السام علیک واتە مردنت بۆ تاین ببێ و لە دڵی خۆیشیانا ئەڵێن ئەگەر ڕاستە محمد پێغەمبەری خوایە ئەی بۆ خوا لە سەر ئەم قسانەمان سزامان نادا پێویست بە سزای دونیا نیە دۆزەخ سەر و زیادیانە ئەڕۆنە ناوی و دۆزەخیش بەدترین سەرەنجامە. بەچپە قسەی گوناه و دەستدرێژی کردنە سەر خەڵک هەر کاری شەیتانە و مەبەستی لێی ئەوەیە دڵی موسڵمانانی پێ خەفەتبار بکا و هیچ زیانێکیشیان پێ ناگەیەنێ مەگەر بە ئیزنی خوا و ئەگەر خوا مەیلی لێ بێ و کەواتە با ئەوانەی باوەڕیان بە خوا هەیە پشت بە خوا ببەستن. واللە بما تعملون خبیر. ئەی کەسانێک کە ئیمانتان بە خوا و بە پێغەمبەری خوا هەیە ئەگەر لە مەجلیسێکا دانیشتبوون و پێیان وتن دڕن بدەن با خەڵکی تریش کە دێن جێیان بێتەوە دانیشن دڕن بدەن با خوایش دەرووی خێرتان لە هەموو ڕوویەکەوە لێبکاتەوە و جێگا و گوزەران و هەموو خێر و خۆشییەکتان بۆ گوشاد بکا ئەوە لەوە ترسان کە ئەگەر لەبەردەستی چپەکەتانا، واتە بەر لە چپەکردنەکەتان لەگەڵ پێغەمبەر خێرا تێبکەن لات بکەون، ئەگەر خێراتەکەتان نەکرد و خوا لێتان خۆش بوو، نوێژەکانتان بکەن و زەکات بدەن و بە گوێی خوا و پێغەمبەری خوا بکەن و خوا شارەزا و ئاگەدارە لە هەر کارێ ئەیکەن. سوێندەکانی خۆیان کردووە بە قەڵغان بۆ پاراستنی خۆیان و ماڵ و موڵکیان لەوە کە موسڵمانان تۆڵەیان لێ بسێننەوە لەسەر دەست تێکەڵ کردنیان لەگەڵ کافرەکان و بەو ئەمین بوونەیان لەوە کە موسڵمانان تۆڵەی ئەو دەست تێکەڵ کردنەیان لەگەڵ کافران لێ بسەننەوە ڕیان لە خەڵک گرت کەوا ڕێی ئیسلامەتی بگرنە بەر الا انهم هم الکاذبون. لەو ڕۆژەدا کە خوا هەموویان، ئەوانیش و کافرە دیارەکانیش زیندوو ئەکاتەوە و دەس ئەکەن بە سوێن خواردن بۆ خوا بە درۆ، وەک ئێستا سوێندی درۆ بۆ ئێوە ئەخۆن کەوا موسڵمانن و بەڕاستی لەگەڵ ئێوەن و لایان وایە چۆن ئێستا بەو سوێنە درۆیانەیان پاکانە بۆ خۆیان لای ئێوە ئەکەن لە قیامەتیشا پاکانە بۆ خۆیان لای خوا ئەکەن. چونکە ئەوانە ئیمانیان هەیە و خوا باوەڕی بە خۆی و بە پێغەمبەر لە ناو دڵیانا نووسیوە و بە گیانێکی خۆی پشتی گرتوون کە ئەو ڕووناکی باوەڕەیە خستویەتێ دڵیانەوە و لە قیامەتیشا ئەیانخاتە بەهەشتگەلێکەوە جۆگای ئاو بە بەریانا ئەڕوا و هەمیشە لەو بەهەشتانەدا ئەمێننەوە خوا لەوان ڕازیە و ئەوانیش لە خوا ڕازین ئەوانە دەستە و کۆمەڵی خوان و دەستە و کۆمەڵی خوایش هەر ئەوانن کەوا ڕزگارەبن لە دەرد و ئازاری قیامەت.